شەهرەزا گێڕایەوە جەعفری بەرمەکی لەسەرخۆ بە کابرای وت گەورم خوا لە ناسیاوی سەعاتێگە پرسێتەوە ئێمە هەر لە ئێوارە و لەسەر بەڕی تۆین و دەستی یارمەتیت بۆ درێژ کردوین ئێستاش چاومان بڕیوەتە ئەوەی دڵت نەرم بێ بۆمان و پێمان بڵێیت چیت چکارەیت ئەویش وتی گەر ناوی خۆمتان پێ بڵێم نهێنیم ئەکەوێتە لای ئێوە لەبەر ئەوە هەر کەس لەم بابەتە دەرچوو زۆر خراپ ئەیکوژم ئەوانی ژووتیان پەسەندمانە ئەم جاوتی میوانە ئازیزەکان ناوم باسمە و ئاسنگەرم ئارەزویشم لە بۆکسێن و زۆرانبازیە ڕوو لە خوام و بۆکسم لە هەر یاریزانێکدا بێ یەک ساڵ لە جێدا بۆی کەوتووە ئەوانی ژووتیان خوا لە تۆمان بپارێزێ. ئەمجا وتی میوانەکانم ئەوە بزانن ڕۆژی پێنج درهەم پێیداکەم دوای نوێژی پاشنیوەڕۆ دەست لە کار هەڵەگرم دێمە بازاڕەکە با یەک درهەم گۆشت و یەک درهەم شەراب و یەک درهەم مۆم و یەک درهەم نەقڵ و شیرینی و میوە ڕۆنگەر چەگەکڕم بۆ چراکان و دوو نانیش ئەهێنمەوە هیچی وام پێ نامێنێ بۆ خواردنی نیوەڕوان دووەم ڕۆژ دەزەکەمەوە بە کارکردن تاکو و نیوەڕۆ بە هەمان شێوە ئیدی شەوانە دەزەکەم بە خواردنەوە و هەرگیز تێکەڵی کەس نابم لەبەرەوە لەم دنیادا کەس ناناسم کە هارونە ڕەشید و ئەبو جەعفەر ئەمەیان بیست لە باسمی ئاسنگەر زۆر سەریان سوڕما ئەمجا وتیان بەڕاستی پیاوێکی بەختیاری بەو دوورە پەرێزیە شت لە خەڵک بێ ئازاری بەڵام ئاخۆ دەمێکە بەم شێوەیە ژیان ئەبەیتە سەر؟ باسم وتی بیست ساڵێک ئەبێ هەمیشە کارم کردووە ڕۆژێک چیە دووکانم دانەخستووە خەلیفەوتی باشە گەر خەلیفە هات بە مێشکیدا و هەموو دووکانە ئاسنگەریەکانی داخست جاڕچی جاڕی دا هەر ئاسنگەرێک سێ ڕۆژ دوکان بکاتەوە لە سێدارە درێ تۆ چۆن ماڵت بۆ بەڕێوە چێ چۆن بۆم ئەکڕیت و گۆژەکڕیت و میوە و نقل باسموتی دەک زمانتان ببڕن هەرچیەک من بە دڵم نییە ئەوە ئەڵێن هێندە ئەم بیرە سواوە مەکەنەوە بیست ساڵە بەم شێوەی ئەژیم، ڕۆژێک بێ کار نەبووم، خەمم نەخواردووە و برسی نەبووم. ئەمجا تووڕە بوو وتی، خۆم بە خۆمم کرد، ئێوەم هێنایە ماڵەوە و نهێنی خۆمم پێ وتن. ئەوانیش وتیان، باسم گیان! ئێمە سوعبەتمان لەگەڵ کردیە، گینا هەرگیز خەلیفە دووکانی ئاسنگەران داناخا. باشە بیست ساڵە فەرمانی لەو شێوەی دەرنەکردوە ئێستا چۆن ئەو فەرمانە دەرەکا باسم وتی هەهە ئەو قسە دڵتەنکەرەم بۆ دووبارەکەنەوە بەخوا ڕسوان خوام لەو خوای خەلیفە فەرمانی ئاوا دەربکە بەو خویە بێدەنگ نابم هەموو ئەو بەغدا ئەدەم لە پێوە و بۆ تانەگەڕێم هەر بەردەستم کەوتن خۆمەزانم چیتان لەکەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو لە ڕێگا ئەوان پێ ئەکەنین بەڵام خەلیفە دەمی داخستبوو لە دڵی خۆیدا وتی گەواد مەرج بێ سبێنێ بانگت بکەمە بەردەستم تۆ بزانە چی پێ کردین ئەمجا بەرەو کۆشکی هاروونە ڕەشید ڕۆیشتن و خەلیفە لە دەرگای پشتەوە چووە ناو کۆشک ئەوانی شەرێکە و بەرەو ماڵی خۆی بووەوە خەلیفە لە ناو جێگەکەیشیدا هەر تەپاوتلی بوو بەیانی خەلیفە هەستا و نوێژی بەیانی کردم جا کاتی دەوام بەرەو سەرای حوکمڕان چوو لەسەر تەختی پاشایەتی دانیشت وەزیران و میران و سەرانی دەوڵەت هاتن خەلیفەش ناردیە دوای ئەبوو جەعفەر کە هات فەرمانی پێدا کە بە والی بەغدا ڕابگەێنێ با جاڕچی بچێتە ناو بازاڕەکە و جاڕ بدا پێویستە لەسەر ئاسنگەرەکان کە بێت سێ ڕۆژی ڕەبق دوکانەکانیان دابخەن و کار نەکەن ئەبوو جەعفەریش خالیدی کوڕی تالیبی ئاگادار کردەوە لەو ڕاسپاردەیە باسمی ئاسنگەر خۆی و وەستاکەی هاتن بۆ دوکان کە بیکەنەوە و کار بکەن لەو کاتە داوالی و سەرکردەکانی هاتن جاڕچی هاواریە کرد هەر کەسێ دوکانی ئاسنگەری بکاتەوە یان چەکوشێک باسندا بدا سێ ڕۆژ کار بکە لە سێدارە درێت هەرکەس بڕواناکە بە ئاسنگەری بکە ئاسنگەرەکان دووکانیان داخست کە باسم گوێی لەو بانگەوازە بوو کلیلەکانی لە دەست کەوتە خوارەوە ئاسنگەرێک کلیلەکانی دایە و دەستی وتی بڕۆ بۆ ماڵەوە و چوارم ڕۆژ وەرەوە ئەم دووکانە بکەرەوە ڕۆژی دواتر باسم چوە بۆ دووکانەکەی و بیری چوو بوو نابێت دوکان بکاتەوە شاگردی ئاسنگەرەکەی وەستای بینی لەبەر دوکانەکەدا دانیشتووە لێی پرسی ئەوە چییە کلیلی دوکانەکەت ئەگەر بیرچوە هەر ئێستا قفلەکەت هێندە تون بۆ ئەوشم کە تێک بشکێت و هەر بزمارەی ڕووکاتە لایەک وتی نە قفلەکە بێخەوشە ئەمجا پرسی ئەی بۆ تۆ و ئەوانەی دی دوکان ناکەنەوە وەستایەکی ئاسنگەر وتی باسمەڵەی لە گوێی گادا نووسیت یان سەرخۆش و بێ ئاگایت نازانیت چی ڕوویداوە؟ ئەمجا وتی هاروونە ڕەشید فەرمانی دەرکرد و هەر کەسێکی یاسنگەر دوکان بکاتەوە تاکو و سێ ڕۆژ ئەوە لەبەر دوکانەکەی خۆیدا لە سێدارە ئەدرێ ئەوەش بڕواناکە با تاقی بکاتەوە کە باسم ئەمەی بیست دەستەکانی بەیەکدادا و بیری میوانەکانی کەوتەوە لە دلی خۆی داوتی ئاخ خۆزگە ئێستا ئەو میوانە نەکبەتانم لە بەردەستا بوو ئێوە بڕوانن هەرچێکیان وت ڕاز دەرچوو هەر یەکەم جار ئەوانەم بینی وتم ئەمانە نەگبەت و شوومن. باسمی ئاسنگەر سەری شۆڕ کرد و دەستی کرد بە بیرکردنەوە و چی بکا تاکو پێی بژی. وەستاکەی پێی وت باسم گیان بیر لە چییەکەیتەوە؟ تۆ ڕەبەنیت بەڵام من ژن و مناڵم هەیە چۆن ئەبێت سێ ڕۆژ بێکار بم؟ ئاخر چۆن ئەو ماڵ و مناڵانە بەخێو بکەم؟ ئەمجا ڕووی کردەوە باسم وتی، دەروازەی دوکانەکە دەکەیتەوە بەیانی و ئێوارە شوێنی ڕۆزی ئێمە بە بۆنی عارەق و شەراب قانگە دەیت و فریشتەکانی لێ ئەتەرێنی خوایش لێمان تون دەبێ دەبڕۆ ئەوە بەشت بێ ئەوە بی ساڵە تۆ شەوێک بەبێ خواردنەوە سرت نەخستوتە سەرسەرین هەر ئێستا ملت بشکێنە و ئیدی نەت بینمەوە ئەم جاهڵی کێشایوتی دەبڕۆ ئیدی ئەم سێ ڕۆژە سوالکەری بکەم ئەم جاشی ڕاندی بەسەریدا باسم کە هێندە تووڕە بوو لێوی خۆیە کرۆشت و پەنجەکانی خۆین تون ئەوشی لێی داو ڕۆیشت کە دوور کەوتەوتی خوای هەر ئەمڕۆ ئەو سێ میوانەی دوێنێم بەردەست بخەی بە شەقامەکاندا گەڕا خۆی کرد بە گەرماوێکدا تاکەمێ دەموچاوی بشوە هەندێک کەس لە گەرماوەکەدا بوو باسمیان ئەناسی یەکێک لەوانە خالید ناوێک بوو کە بە مناڵی شاگردی بەردەستی باسمی ئاسنگەر بوو کاتی خۆی لە مولە و پارەی بۆ کۆکردەوە پێی ئەدا تاکو و گەورەی کرد خالید کە باسمی کۆنە وەستای بینی لی چوە پێش و دەستی ماچ کردوتی یاخوا بەخێربێ گەورە و مامۆستای من چیت پێویستە تاکو و بە شانازیەوە بۆ جێبەجێ بکەم لە پەزێرای دام گەورم باسموتی هاروونە ڕەشیدی ڕەزا قرس فەرمانی داوە هەر ئاسنگەرێک سێ ڕۆژ دوکاندانە خات و ئیش بکە ئەوە لەبەر دەواازەی دوکانەکەیدا پەتی سێدارەی بۆ هەڵەخرێت و هەڵیەواسن تۆش باش ئەم ناسی هەرچی پەیداکەم هەر ئەو ڕۆژە خەرجیەکەم ئیدی هیچ پاشەکەوت ناکەم ئێستا چۆن ئەبێ سێ ڕۆژ دوکان نەکەمەوە لە ئاسنگەری زیاتر هیچ کارێکی دی نازانم خالیدی بەلان وتی باشە مامۆستام گوایە تۆ ناتری گەرما و نازانی وەرە ئەم سێ ڕۆژە پشتی خەڵکی ناو گەرماوەکە بشۆ و ئللا الله و بڕایەوە هەر لەوێدا باسم لەگەڵیدا چوە گەرماوەکەەوە و کەوتەشتنی پشتی خۆشۆرێک کە خۆشۆر هاتە دەرەوە خۆی وشک کردەوە دەستی برد دوو درهەمی دا دەست باسم تاکو پاژنیۆڕۆ پێنج درهەمەکەی جارانی پەیدا کردەوە پارەکە خستبووە قلە مستەوە لە خۆشیاندا جێی بەخۆی ناگرت بۆیەوەتی خوا تەمەنی خالی درێژ بکە بەڕاستی ئەم کاری ناترێ زۆر ئاسان و خۆشە بە بەراورد لەگەڵ ئەو کورەی ئاگر و چەکش وەشاندنەدا ئەمجا چوە بازاڕ و بە یەک درهەم گۆشتی کڕی با یەک درهەم مەی و شەرابی کڕی ئەمجا بە درهەمی سێیەم مۆمی کڕی بە چوارەم ڕۆنگەرچەک بۆ کردنە ناو چراکە ئەمجا دوو نانیشی وەکو شەوانی پێش و کڕی ئەمجا بانگی ئێوارە گەیشتەوە ماڵەوە زۆر بە دڵخۆشی تەباخی داگیرسان چووە سەر تاوەکە ڕوانی گۆشتەکە سوور بۆتەوە دەستی کرد بە خواردنی گۆشتی سوورەوکراو و تاک و تێری خوارد ئەمجا دەستی دایە مراویە قالۆرەکە و پیاڵەی پێکەکەی هەڵگرت و دەستی کرد بە خواردنەوە ئەمجاوتی خوایە هەر ئەم شەو دەستی سێمیوانە نەگبەتەکە بدەی بەدەستمەوە ئەمە حاڵی باسم بوو ئەو ڕۆژە ڕۆیشت شەو هات خەلیفە ناردی بە شوێن ئەبوو جەعفەری بەرمەکیدا کە گەیشت پێی وت جەعفەر ئەمە زۆر نییە باسنیا سنگەری داماوم بیرکەوتەوە ئاخۆ ئێستا حاڵی چۆنە ئەبوو جەحفەروتی چۆن بێ گەورم سوراحی بێ خواردنەوەیە پەرداخی مەیەکەی دەمە و نخونە ئەم جا هارو نەڕەشید وتی دەی جەحفەر هەستە با بڕۆین بۆ ماڵی باسم و بزانین ورەی چۆنە و هەندێک پێی ڕابێرین جەعفەروتی پیاوی چاک بە بەلای باسمیشدا مەڕۆ خوا لە شەڕی باسمی ئاسنگەر بمان پارێزێ نیو بە نیو بن زۆر باشە نەک بە جیا و سەربەخۆوە ئەویان خەیاڵی خۆشە ئەمیان جوانە بەتەوە ئەمجا هارونە ڕەشید بە جەعفەری وت ئەها جەعفەری نەگبەت کاکەمان ئای ئایەکەی و ئاوازەکەی خۆشتر کردووە مەستەکەی زیاتر بووە ئەمە بەلای خۆیە دوکانەکەیمان پێداخست توخوا با بچینە سەرەوە ببینەوە بە میوانی تۆزێک پێی پێ بکەنین جەعفەر وتی ئای پاشا بەخوا تا بە کوشتمان نەدەی یان بە ڕسواکردمان نەدەی کۆڵ نادەی ئاخر باسم پیاوێکی یاریزانی بۆکسێنە پاڵەوانە جاری پێشوو لە قسەکانمان تووڕە بوو ئەمڕۆژ لە کارەکەیمان کردووە هێشتا بەنیازیت پێی ڕابوێری هارونە ڕەشی قیژاندی بەسەریا وتی ئاخر بابە زۆر نەت بەم لەگەڵ خۆم ئەبوو جەعفەر بە ناچاری لە دەروازەیدا لە سەرەوە باسم سێ میوانەکەی وەبیرهاتەوە لە کاتێکدا کە بەدمەز ببوو هاواری کرد ئەوە کێیە جەعفەر وتی ئێمین میوانەکانی دوێنێ شەو ئەویش سەری لە پەنجەرەکەەوە دەرهێنا کە هەرسێکیانی بینیوتی بەخێر نێن سەلامەت نەبن بەو خۆیە دوێنێ هەر دوێنێ من بۆ ئێوە گەڕام وا ئێستا بەپی خۆتان هاتوونەتە بەردەستم بەوە شەو نەوەستاون ئەم شەویشم لێ تێکەدەن مەسرود هاواری کرد بەخوا براجان هەر خۆت دەزن و قاو ڕەزیلیت ئەوە بوو دوێنێ شەویش تێرت نەکردین ئەم جاجع فەروتی حاجی باسم ئمام شەو بۆیە هاتینە سەردانە تاکو بزانین ئەمڕۆ کە نەچویت بۆ دوکان و کارکردن ئاخۆ حاڵت چۆن بێ وەرە دەروازەمان لێبکەوە باسی خۆتمان بۆ بکە پەیمان بێ قسەیەک ناکەین کە تۆ پێی پەس ببی باسم وتی ئێوە بەردەرگاتان بە من گرتووە ئێستا ئەبینن چۆنتان لێدەم باسم یاسنگەر هاتە خوارەوە و دەروازەی لێ واڵا کردن بەڵام بەدمەستەکەی ڕێوی بووە و ئەمجا کە چوونە ژوورەوە بەرامبەر باسم یاسنگەر دانیشتن ئەویش پێیوتن ئێوە ڕێوڕسمی منەزانن ئەوە مراویە قالۆرەکەیە و پڕ لەمەیە ئەوەش پیاڵە منیش دڵۆ پێکتان نادەمێ ئەگەر سوێتان بۆتەوە بۆی چونکە چاوەڕێی سێ میوانم ناکرد هەر بەشی خۆمەکە نەگۆشتی برژاو و نەنەقل شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. هەر خەمی دووکان داخستنی هەموو ئاسنگەرەکانمان بوو ئەوانەی خەلیفە جاڕی داخستنیانی داوە باسمی ئاسنگەر وتی ئاخر ئەوەش بەهۆی وەکو قەلەڕەشە قڕاندنی ئێوە بوو پێو قەدەمتان نەگبەتی بوو بەو خوایە پێش هاتنتان دەرگاکانی ئاسمان بۆمان کرابەوە بۆ خاتری خوا ئەم شەویش مەستێکەم لێ تێک مەدەن و مەقڕێنن ئەوان جوتیان بێخەم بە هێچی خراپ ناڵین تەنیا پێمان بڵێ ئەم مەقامی گۆرانێت ئەمجا چووم گۆشت و عەرەق و شیرینی و مۆم و میوەم وەکو جاران کڕی بە کوێرایی چاوی خەلیفەوە ڕۆزی من لای خوایە بەو خوایە لەمە و دوایە ناتری نەبێ هیچ کارێکی دی ناکەم زۆر لە ئاسنگەریەکە ئاسانترە تۆ بڵێ خەلیفە بتوانێ دەرگای گەرماوەکانیش دابخا خەلیفە چاوێکی لە جەعفەر داگرت کە دژی قسەکەی بدوێ بۆیە جەعفەر وتی، حاجی باسم، ئەی گەر سبەینێ خەلیفە دیسان جاڕی دا بە شاردا کە دەرگای گەرماوەکان دابخەن، تۆ ڕۆزی خۆت لە کوێ پەیدا ئەکەی؟ باسمی ئاسنگەر هاواری لێ هەستا وتی، ئا ئەی، من کاتی خۆی پێم نەوتن ئێوە گەواد و ڕسوان؟ زمانتان بە خێر ناسووڕێ، ئەی ورگ گۆزە، سمێڵ ورچە کۆن، ئەی من نەموت ڕەشبینانە قسە مەکە؟ جەعفەر بە لای خەلیفەدا ئاوڕی دایەوە سەیری کرد، پێکەنێ و خەریکە ئەبورێتەوە ئەم جا بە باسمی وت ئەرێ بەخوا تۆ ڕازەکەی ئەم جاکەوتە پیا هەڵدانی باسم وتی خاڵە باسم خۆت ڕابێنە لەگەڵمدا و بم حەملێنە کاڵێن وا ئەبێت واکرێ ئەوە سعبەتت لەگەڵەکەین ئەو ژووتی بەخێر نێنەوە بۆچی زۆرم پێخۆشە دێنە میوانیم بەو خوایە بی ساڵە من بێکارە نەبووم لەوەتەی ئێوە ئەبنە میوانم ئیدی نەگبەتی ئەمگرێ بێکارە بم ئێوە نەبوون کۆڵتان پێدام لە ئاسنگەریەکە بی ساڵی ڕەبق ئەوە کارم بوو ئەوە پێ و قەدەمی شومی ئەوە بوو ئەوە بوو خوارۆزی خستمە ناتریەوە و لوتی ئێوەی پێشکان ئەمجا پێکێکی عراق تێکرد و ئەم گۆرانی چڕی ناو قەتباری کێ هێندە ڕووخۆشە وەکو گۆی یاقوت بەزێر ڕووپۆشە مانگ لە ئاسماندا وەک درهەم چەقی و لە ڕەنگی شیندا دڵ بۆی پەرۆشە. کە پرسیم وتیان، بیخە سبەینێ، نابینی کە مانگ ئێستا سەرخۆشە؟ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. سەرم لێ تێک بدە. هارونە ڕەشید لە دڵی خۆیدا وتی مەرج بێ بەیانی هەموو گەرماوەکانی شار دابخەم و بەختت بشێوێنم با بزانم ئەو مەقامە جارێکی دی ئەچڕێتەوە باسمیش کە مەست بوو پێکێکی دی تێکردە و دایە بەر ڕووناکی مۆمەکە و هەڵیدا ئەمجا ئەم گۆرانیشی چڕی ڕوو لە بادا گوێ لە من بگرە هەردەم بامەز بێ ئەو کەل لە خڕە بە مەیەک زەرد وەکو تیشکی خۆر سافکە ئەو مێشکەی بە خەفەت پڕە هارونە ڕەشید وتی بەو خوایە زمان پاراوی و هاونشینی خواردنەوەی و شعر و گۆرانیەکانیم زۆر پێخۆشە بۆیە لێی ئەخۆمەوە نزیکەی سعاتێک باسم یاسنگەر گۆرانی بۆ تنەم جاماوەیەک ئەیخواردەوە ئەمجا بە ژوورەکەدا ئەهات و ئەچوو ئەمجا مەقامی بەیات و حیجازی ئەوت بەم شێوەیە تاکو و نزیکی بەرەبەیان ئیدی بەدمەست بوو کەسی بۆ گوێ نەکرایەوە جەعفەر هەستا وتی وەستا باسم ڕێمان بدە ئێمە ئەڕۆین ئەویژوتی بڕۆن پشتان بابێت و پێشتان شی و کەندەڵان با جارێکی دی نەتان بینمەوە چونکە ڕووناکی لە ڕووتاندا نابینم ئەوانیش دەستیان کرد بە پێکەنین و چوونە دەرەوە و دەواازەکان بۆ داخستەوە ئیدی چوونەوە بەر کۆشکی هارونە ڕەشید و لە دەرگای پشتەوە چوونە ژوورەوە هارونە ڕەشید ڕاکشا و بەدەم پێکەنی نۆنووست بەیانی هەستا و نوێژەکەی کردواتر سوار بوو بەرەو سرای حکومڕان یەکەم کاری ئەوە بوو نردی بە دوای ئەبوو جەعفەردا کە هادووتی بڕۆوالی بەغدام بۆ بێنە کە هات فەرمانی پێدا جاڕ بدا بەناو بەغدادا هەر کەسێک تاک و سێ ڕۆژی دی گەرماوەکەی بکاتەوە و کار بکا بە سەر دەرگای گەرماوەکەی دا بە پەتێ هەڵەواسرێ ئەوانەش بڕوا ناکەن تاقی بکەنەوە بۆ ڕۆژی دواتر هەموو گەرماوەکانی شاری بەغدا داخران لە پێشیانەوە گەرماوی هاروونە ڕەشید ئەم جا گەرماوی خات و زوبەیدا دواتر گەرماوی جعفر ئەو ڕۆژە هەر هەموو گەرماوەکان داخران خەڵکی هاواریان لێ هەستا ئەیانوت دوێنێ ئاسنگەرانی داخست ئەمڕۆ گەرماوەکان چێ ئەڵێ دوای چەند ڕۆژێک قەیسەری ئوتێلەکان داناخە لا حولە ولا قوتە ئللا بالله علی عظیم خاوەنی ئەو گەرماوەی باسم ناتری بوو بەیانی زوو دەواازەکەی داخست و بە پەژارەوە لەبەریدا ڕاوەستە ئەمجا کارگێڕانی گەرماوەکە لە خالید کۆبوونەوە پێیان وت قوڕمساخ تاکو تۆ ئەو باسمەنەک بەتەت نەهێنا بوو ئێمە زۆر باش بووین بەڵام کە ئەو باسمەت هێنا و کردت بەناتر لەم گەرماوەدا قڕت بە گەرماوەکەماندادا و هەموو گەرماوەکانی شاردا کە باسم هات ژمارە چواری دروستە کرد هێندە مەز بوو هەندێ لفکە و بەردەزبرەی پێبوو لە دڵی خۆی دایوت ئەبێت بە ناتری بمرم هێندەم حەز لەم ئیشەیە وردە وردە هاتە پێشەوە بێەوەی ئاگای لە هیچ بێ کە هاتە پێشەوە و کارگێڕانی گەرماوەکەی بینی هەموو لە بەردەرگا وەستاون دەرگاکە ناکرێتەوە تاکو و هەر ئێستا لە گرێژنەی ببەم وەستاکە دەستی کرد بە پێکەنین ئەم جا لە باسمی پرسیە تەوێت گەرماوەکە بکەیتەوە باسموتی بێگومان وەستاوتی بۆیە بۆنی کەسێکی خنکاو بە پەتەوەکەم بەسەر دەرگای ئەم گەرماوەوە باسم وتی ئەوە ئەڵێ چی وەستاکەوتی ئەی نەتزانیوە ئەمیش وتی چ باسە وتی ئەمڕۆ هارونە ڕەشید جاڕی نردوەتە بازار و هاواری کردووە تاکو و سێ ڕۆژی تر هەر کەسێک گەرماوەکەی بکاتەوە بەسەر دەرگای دەواازەکەیدا بە پەتێک هەڵەواسرێ باسم کامەی بیست پرسی ئەوە ئەڵێ چی وە ستاژ وتی پێو قەدەمی نەگبەتی تۆ بوو تکایە یەخەمان بەردە و بڕۆ بەڕێی خۆتەوە سی ساڵ ئەبێ ئێمە فەرمانی شاهانەی لەم شێوەمان نەبیستوە ئەو ڕۆژە نەبێ کە ئێوە بە ناخێری گیانتان هاتنە ئێرە لا حول ولا قوتە إلا بالله علی العظیم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو